بەناوی خی بەخشندەی میهرەبان خۆشەویستی و سلااو و ڕێز بۆ تەواوی جۆگرە ئەزیز و بیسەرە بە ڕێز و خۆشەویستەکان ئازیزانم خۆم بە خۆشحاڵ دەزانم بە ئێوەی ئازیز و خۆشەویست دەکەم من بەختیار عبدوڵام شادمەندم کە بۆ پێشکەشکردنی ناوەرۆکی پەرتوچێکی نوێی نووسری ناوداری ئەمریکی دیلکارنگی بە ئێوەی خۆشەویست و بەڕێز دەگەمەوە بەڕێزان ئەو کتێبەی ئەمجارەیان بۆ ئێوەی خۆشەویستمان هەڵبژاردووە هونەری هاوڕێگرتن و شێوازی هەڵسوکەوتکردن لەگەڵ خەڵکیدا نووسینی دیلکارنگی وەرگێڕانی عادنان سەجادی بەڕێزان لە پێشەکی وەرگێڕی ئەم کتێبە داهاتووە وەرگێڕ دەنووسێ لە بیرمە تازە چوو بۆ مەقوتابخانە لە پۆلی یەکی سەتایی بووم من و دوو هاوڕێی ترم پێکەوە لە یەک گەڕکدا دەژیین دڵمان زۆر خۆش بوو هەردەم بە پێکەنین و شادییەوە دەچووینە قوتابخانە. ئێواران لە ماڵی ئێمە کۆ دەبووینەوە و بە حیسابی خۆمان خەریکی سەعی کردن دەبووین. بەڵام زۆر جار کۆتایی دانیشتنەکە یان دەنگە دەنگ و مشتومڕ بوو یاخود لێک تۆران. ڕۆژێک لەو ڕۆژە خۆشانە کە دەنگە دەنگ و قڕە قڕمان نەک ماڵی خۆمان تەنانەت دراوسێکانیشی ئازار دەدا، چیدی نەنکم تاقەتی لێ بڕا و پێمانی وت، ئەرێ ئەوە چیتانە؟ من وتم لەسەر ئەو بابەتە مشتومڕ دەکەین و بۆتە شەڕمان. نەنکم وتی، چاکترین ڕێگا ئەوەیە بێدەنگ بن و قسە لەگەڵ یەک نەکەن. وتم، جا نەنە گیان! ئاخر چۆن دەبێ خۆ ئێمە گەشە ناکەین؟ وتی، ڕاستە گەشە ناکەن، بەڵام ئەوەش بزانە کە کێشەش دروست نابێت. ئێستا دەزانم مەبەستی تەنهای نەنکم بەرژەوەندیی تایبەتی خۆی بوو کە ئێمە دەنگمان نەیەت. چاک ئەوەشم بۆ ڕوون بۆتەوە دەبوو نەنکم لە بری بێدەنگ کردنی ئێمە فێری کردینایە چۆن پێکەوە هەڵبکەین چونکە لە بێدەنگیدا نە گەشە دروست دەبێت نە کێشە کێشە دەکرێت بە دروست کردنی پەیوەندی ڕاستەقینە و گونجاو چارەسەر بکرێ کە لەو حاڵەتەدا گەشەی دروست دێتە ئاراوە بەڕێزان. لە ڕوانگەی ئەم نمونەیەوە ئەوە لای هەموو تاکێکی کوردی ئاشکرایە کە تا ئێستاش نەک کەموکوڕیمان هەر هەیە لە شێوازەکانی پەیوەندی و مامەڵەمان لەگەڵ بەرامبەرەکاندا، بەڵکو زۆر جار پێداگریش دەکەین لەسەر هەڵەکان. وەرگێڕ دەنووسێ، منیش وەکو ئەندامێکی ئەم جەستە نەخۆشە بێ ئازار و دەرد نیم لەو نەخۆشیانە. بۆیە بەبێ درێژدادڕی کردن، وەک ئەرکێکی مرۆیی و وەک کەسێکی دڵسۆز بۆ کۆمەڵگەکەم دەستم کرد بە وەرگێڕانی ئەم کتێبە دانسقەیە کە بۆ زیاتر لە پانزە زمانی جیهانی وەرگێڕدراوە و بەرهەمی زانا و ئەزموونگەری بەناوبانگ مامۆستای گەورە دیلکارینگییە، تاوەکو بە خوێندنەوەی لەلایەن خوێنەرانی تین و بە مەعریفەت و زانست و ڕۆشنبیری چیدی کۆمەڵگەکەم هەنگاوێک بەرەو پەیوەندی دروست و گونجاو بنێت و ئازاری ئەم لاشە کوردییە کەمێک بسرەوێ. دەی خوێنەری بەڕێز تۆ لەو بوارەی خۆتدا پسپۆڕ و شارەزا و مامۆستای منی، گەشتێکی وردیش بەم جیهانەدا بکە. لەگەڵ ڕێزی، هاوڕێی دڵسۆزتان یاریدەدەری توێژەر عەدنان عەبدولڕەحمان سوجادی. ئەم بەرهەمە بە سپۆنسەری سەنتەری دکتۆر بەڵێن بۆ چاندنەوەی موو، بەرهەمهێنراوە لەم سەنتەرە بە پێشکەوتووترین شێوازی زانستی و بەبێ نەشتەرگەری چاندنەوەی موو ئەنجام دەدرێت لەلایەن پزیشکی پسپۆڕ و هەڵگری بڕوانامەی بۆردی ئەمریکی لە چاندنەوەی موو ناونیشان هەولێر ڕێگای کەس نەزان دووسایی دیلاوان بۆ پەیوەندیکردن سفر 1950 1970 سفر 1932 مافی بڵاوکردنەوە کۆپیکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ سەنتەری شیفا لە هەولێر بۆ زانیاری زیاتر سفر حەوت سەد و پەنجا چوار سەد و نەوەد و پێنج چواردە دە. هونەرە بنەڕەتیەکانی ئاکار و ڕفتار لەگەڵ کەسەکاندا ئەگەر پێت خۆشە هەنجوین بیت ئەوە لەقە لە کەندوی هەنگمەدا بەڕێزان دیل کارنگی دەنووسێ لە ڕۆژی حەوتی مانگی مەی ساڵی هەزار و نۆ سەد و سی و یەک ی زایینی دا شاری نیۆیۆرک شایەتی ورووژێنەرترین ڕووداوی ڕاوی مرۆڤ بوو کە تا ئەو کاتە لەم شارەدا شتی وا بەدی نەکرابوو قاتل دوو دەمانچەیی کەوتبووە داوەوە پاش چەند هەفتەیەک گەڕان و شوێنکەوتن و دەربازبوون سەرەنجام کرولی ئەو قاتیلەی بە دوو دەمانچەیی ناوبانگی دەرکردبوو، لە ئاپارتمانی خۆشەویستەکەیدا لە شەقامی وست ئەند کەوتبووە داوەوە. کرولی بە پێچەوانەی هاوپیشەکانی خۆی نە جگەرەی دەکێشا و نە دەمی لە مەی دەدا کە ئەمە وای لێکردبوو کەسێکی شاز بێت. نهۆمی سەرەوەی حەشارگەکەی کرولی کەوتبووە دەورانی سەد و پەنجا پۆلیس و ئەندامی ئاسایشەوە. ئاسایشەکان دەیانویست بە کونکردنی سەقفەکە و بە گازی فرمێسک ڕژێن ئەم قاتیلە پۆلیس کوژە لە حەشارگەکەی دەرپەڕێنن. بێجگە لەوە چەندەها ڕەشاش لە بیناکانی دەوروبەردا دامەزرابوو کە هەموویان بەرەو حەشارگەکە نیشانەیان گرتبوو. پاش ئامادەباشبوون بۆ ماوەی یەک سەعات هێمنی و ئارامی بووکێک لە بەڕێزترین گەڕەکەکانی شاری نیۆیۆرک تێکچوو. دەنگی ڕەشاشەکان و تەقەی دەمانچەکان، ئاشووبە و ترسی لەم ناوچەیەدا حاکم کردبوو. کرولی کە لە پشتی کورسیەکەیەوە سەنگەری گرتبوو بە جوڵاندنی کورسیەکە جێ بە جێ دەبوو دەجوڵا بە تەختی ژوورەکەدا خۆی دەخزاند و وەڵامی تەقەی پۆلیسەکانی دەدایەوە. زیاتر لە دە هەزار نەفەر لە شۆستەکانی نزیک شوێنی ڕووداوەکە کۆ بووبوونەوە و ئەم ڕووداوە ورووژێنەرەیان کە لەو شارەدا بێ پێشینە بوو سەیر دەکرد. بەڕێزان پاش دەستگیرکردنی کرولی بەڕێوەبەری پۆلیسی نیۆیۆرک بە ئاشکرا دەریبڕی کە ئەم تاوانبارە دوو دەمانچەییە یەکێکە لە مەترسیدارترینی ئەو تاوانبارانەی کە مێژووی شاری نیۆیۆرک بەخۆیەوە بینیویەتی ئەو بە جۆرێک پەنجەتیژ و بێڕەحمە کە دەتوانێت پەڕێک بە ئاسمانەوە بکات بە دوو کەرتەوە بە فیشەکێک بەڵام کرولی دوو دەمانچەیی لەبارەی خۆیەوە چ بۆچوونێکی هەبوو چۆن بیری دەکردەوە. من یەکێکم لەو کەسانە کە وەڵامی ئەم پرسیارە دەزانم و بە ئێوەی دەڵێم. لەو کاتەدا کە پۆلیس بەرەو حەشارگەکەی کرولی تەقەیان دەکرد، نامەیەکی بەم ناونیشانە نووسی، بۆ ئەو کەسانەی کە مومکینە ئەم نامەیە پەیوەندی پێیانەوە هەبێت و، بەو خوێنەی کە لە ئەنجامی گوللەیەکەوە لە لەشی دەڕژا نیشانەیەکی سووری لەسەر پەڕەکە دانا. کرولی نامەکەی ئاراستەی ئەو مرۆڤانە کرد کە هەستێکی ناسکیان هەیە. نووسی، لە ژێر یەخەی چەپی پاڵتۆکەی مندا دڵێکی ماندوو، بەڵام میهرەبان هێشتا ترپەی دێت، ئەو دڵەی کە هەرگیز بە مەبەستی ئازاردانی خەڵکی لێی نەداوە. بگەڕێینەوە بۆ چەند ڕۆژ بەر لە ڕوودانی ئەم ڕووداوە، کە کرولی لە یەکێک لە جادەکانی دەرەوەی شار لە لانگ ئیلەند ئۆتۆمبێلەکەی ڕاگرتبوو لەگەڵ ئەو خۆشەویستەی کە لەگەڵی بوو خەریکی موغازەلە و ئەوینداری بوو، لە بەختی ڕەشی ئەودا پۆلیسێک دەردەکەوێت و سەیارەکەی کلوری سەرنجی ڕادەکێشێت. پۆلیسی نەگبەت بەرەو ئۆتۆمبیلەکە دێت و بە شۆفێر دەڵێت، تکایە مۆڵەتنامەی شۆفێری. کرولی بێ ئەوەی نیازی ئازاردانی کەسێکی هەبێ دەست دەکات بە گیرفانیدا، بەڵام لە بری مۆڵەتنامەکە دەمانچەکەی دێت بەدەستیەوە و بە خێرایی لاشەی پۆلیسەکە کون کون دەکات. کرولی پاش ئەوە زۆر بە لەسەرخۆییەوە لە ئۆتۆمبیلەکەی دادەبەزێت و دەچێتە سەر سەری پۆلیسەکە کە لە حاڵی گیانەڵادایە و دەمانچەکەی هەڵدەگرێت و فیشەکێکی کۆتایی دەنێت بە سەری پۆلیسەکەوە. سواری ئۆتۆمبێلەکەی دەبێت و لەگەڵ خۆشەویستە داماوەکەیدا ئەو شوێنە جێدەهێڵێ. ئەم کابرا لە سەرخۆی هێمنە هەمان ئەو کەسەیە کە لە نامەکەیدا دەنووسێ، لە ژێر یەخەی چەپی باڵتۆکەی مندا دڵێک ماندوو، بەڵام میهرەبان هێشتا ترپەی دێ. ئەو دڵەی کە هەرگیز بە مەبەستی ئازاری خەڵکان لێی نەداوە. بەڕێزان، ئایا کرولی خۆی هەڵدەخەڵەتێنێ یا وا گومان دەبا کە کەسانی تر تا ئەو ڕادەیە سادە و گێل بن کە قبووڵ بکەن ئەو بە مەبەستی ئازاری خەڵکان نییە؟ ئەو نەیدەزانی کە گەیشتن بە ئارەزووە ناڕاست و نادروستەکانی لە سنووری دژایەتیکردنی کەسانی تردا خۆی دەبینێتەوە. کرولی پاش دادگاییکردن، حوکمی لەسێدارەدانی بە کورسی کارەبایی بەسەردا سەپێنرا. وادەزانن ئەو کاتێک کە لە زیندانی سینگ سینگدا بەرەو ژووری مەرگ دەچوو وتی، ئەمە سزای کەسێکە کە خەڵک دەکوژێت. نەء، ئەو لە کاتی مەرگیشدا دانی بە ڕای خۆیدا نەنابوو، چونکە وتی، ئەمەیە ئەو سەرەنجامەی کە لە بەرگری لە خۆمدا دەبێتە بەشم. ئەوەی جێی سەرنجە کە تاوانباری دوو دەمانچەی یاخود جەنابی کرولی پۆلیس کوژ و بەدەست و برد بە هیچ شێوەیەک خۆی بە تاوانبار نازانێ. بەڕاست ئایا بە ڕای ئێوە وەها شێوە ئاکامێک لە نێوان تاوانباران دا شاز و نائاسایی نییە؟ نا، ڕاستێکەی ئەمەیە کە ئەم شێوە ڕەفتارە بە کەمێک جیاوازی لە ناو هەموویان دا بە گشتی هەیە. بۆ بێ گومان بوون سەرنجی ئەم بەسەرهاتەی لای خوارەوەش بدەن. چاکترین ساڵەکانی ژیانم لە پێدانی خۆشی و لەزەت بە خەڵکان بەسەر برد. هەوڵی من لە سەر ئەوە بوو کە ئەوان کاتێکی خۆش بەسەر بەرن. بەڵام ئەوەی لەم میانەیەدا دەبووە بەشی من تانە و تەشەری جنێوەکانی خەڵکە کە دەیانبیستم و خراپتر لەوانە ئەوەیە کە بەردەوام بەدوامەوەن. شولتز یەکێکە لە بەناوبانگترین تاوانبارانی ئەمریکا کە بە شولتز هولەندی ناوی دەرکردبوو. بە تێڕوانینێکی هاوشێوەی ئەلکاپن ئەم بابەتەی لە چاوپێکەوتن لەگەڵ یەکێک لە ڕۆژنامەنووسەکاندا بە ئاشکرایی دەربڕی. شولتز، ماوەیەک پێش کوژرانی بە گوللەی بکوژەکانی نیوارک لە چاوپێکەوتنی ناوبراو دا وتی، من یەکێکم لە خزمەتکارانی خەڵک و خاڵی سەرنجڕاکێش ئەوەیە کە باوەڕی تەواوی بەو وتەیە هەبوو. من لەگەڵ بەڕێز والتن والاس بەڕێوەبەری ئەو کاتەی سینگ سینگ نامەگۆڕینەوەیەکی زۆر و سەرنجڕاکێشمان هەبوو. بەڕێز والاس لەو باوەڕەدایە، لە نێوان ئەو تاوانبارانەی کە زیندانی سینگ سینگیان پڕ کردووە، زۆر کەمن ئەوانەی کە خۆیان بە خراپە کار بزانن. ئەوە پاساویان هەیە بۆ کارەکانیان بەڵگە دەهێننەوە کە وەک من و تۆ خاوەنی تایبەتمەندی مرۆڤانە و ئاکاری ڕەوشتین. سەرنجی بەشێک لە نامەیەکی بەڕێز والاس بدەن. ئەوان لەبەر ئەوەی کە بۆچی قاسەکانیان شکاندوویان کردۆتەوە و یاخود پەنجەی خۆیان بە خێرایی لەسەر پەلەپیتکەی چەکەکانیان فشار داوە و بەزۆری هەندێک بەڵگە دەهێننەوە، ئەوان بەو بەڵگە مەنتیقییە یاخود نامەنتیقییانەی خۆیان نەک تەنها هەوڵ دەدەن خۆیان لای خەڵکان بە پاک و بێتاوان بدەنە قەڵەم بەڵکو لەو هەوڵەشدان کە بۆ خۆشیان ئەو کارە نەشیاوە دژە کۆمەڵگاییەیان پاساو بدەنەوە و هەندێک جار دەگەنە ئاستێک کە بە کەللەڕەقییەوە بێتاوانی خۆیان دووپات دەکەنەوە و دەڵێن هەرگیز نەدەبوایە زیندانی بکرانایە. کرولی دوو دەمانچەیی ئەلکاپن و یاخود شولتزی هۆڵەندی، کە تاوانبارێکی بە دەستوبرد و لە هەمان کاتدا نائومێد بوون، کە یا لە زینداندان یا لە سێدارە دران یاخود بە گوللەی هاوکارەکانی خۆیان لە پێکەوتن، هەرگیز خۆیان بە تاوانبار نەدەزانی و لەو باوەڕەدا بوون کە بێتاوانیشن. بەڵام ئەم جۆرە کەسانە بە هەمان شێوەیە؟ بێگومان نا، من و ئێوە کارەکانیان لە بەرچاو دەگرین، ئێمە تەنانەت دەربارەی خۆشمان هەندێک جار داوەرییەکی دروستمان نییە، چونکە داوەری دروست واقیعبینی دەوێت. ئەمە ئیعتیرافی خوالێخۆشبوو جانوانا میکرا کە زۆر سەرنجڕاکێشە کە نزیکەی دە ساڵ بەر لە مردنی وتوویەتی، سی ساڵ لەمەو پێش بوو کە بۆم دەرکەوت جنێودان کارێکی زۆر نەشیاو و ناپەسەندە. من بۆ ئەندازەی پێویست لە بۆ زاڵبوون بەسەر سنوورە تەسکەکانمدا ڕەنج و ئازار دەچێژم و چیدی کاتێک دەمێنێتەوە کە لە بۆ پەژارە خواردن و ناڕەحەتبوون سەرفی دەکەم کە بۆچی خوای گەورە بەهرەی عەقڵ و شعوری بە شێوەیەکی یەکسان لە نێو ئادەمیزادەکاندا دابەش نەکردووە. خوالێخۆشبوو وانامی کرد کاتێک گەیشتام ئەنجامەکە نزیکەی چل پەنجا ساڵ ماوەی هەبوو تا لەو مەوهیبەیە سوود وەرگرێ بەڵام ئایا منیش بۆ گەیشتن بەو ئەنجامە دەبێت سی ساڵ و زیاتر کات سەرف بکەم بۆ منیش نیزیکەی سی ساڵ درێژەی خایاند تا گەیشتمە ئەم ئەنجامەی ژێرەوە. لە نێوان هەر سەد جار هەڵەیەک کە کەسەکان تووشی دەبن بە دەگمەن دەتوانرێ کەسێک بدۆزرێتەوە کە بۆ یەک هەڵە زیاتر خۆیان سەرزەنشت بکەن بە واتایەکی تر کەمتر کەسانێک هەن کە لە هەر سەد هەڵەیەکێکیان زیاتر بە شیاوی سەرزەنشت کردن بزانن. ڕەخنە گرتن لە بەرامبەر ئەم جۆرە کەسانە سوودێکی ئەوتۆی نییە چونکە ناچاریان دەکا حاڵەتێکی بەرگری کردن و پاساو هێنانەوە بگرنە خۆ، لە لایەکی ترەوە ڕەخنە گرتن ئەم مەترسییەی هەیە کە زەرەر لە غروری کەسەکان و کەسایەتی گرانبەهایان بدات و هەستی گرانبەها بوونیان بڕوشێنێت کە سەرەنجامەکەی هەڵگیرسان و دروست بوونی هەستی کینە و دوژمنایەتییە نازانم هێشتا لە ئەرتەشی ئەڵمانیادا ئەم ڕێسایە وەک شتێکی پێویست لەبەرچاو دەگیرێ یان کە سەربازێ دەست بە جێپاژ ئیهانەکردنی مافی شکاتکردنی نییە لە کاتێکدا ئەم یاسایە جێبەجێ دەکرا کە هێشتایش جێبەجێکردنی ئەم یاسایە جێبەجێ نییە. سەربازی ئیهانەکراو پاش هێوربوونەوە و خواردنەوەی توڕەیەکەی دەتوانێت هەستێت بە شکاتکردن. بەڕێزان ئەگەر هاتوو کەسێک ئەم یاسایەی پێشێل بکردایە، دەست بە جێشکاتی بکردایە سزا دەدرا. بە گومانی من ئەم جۆرە یاسایە لە ژیانی تاکەکەسیدا سوودێکی بەرچاوە. ئەم یاسایە لە زۆرێک لە حاڵەتەکاندا دەتوانێت بەربەستێک بێت بۆ بۆڵەبۆڵی باوک و دایک، نقە نقی هاوسەر و جنێودان و توڕەیی بەرپرسان. دۆزینەوەی چەند نموونەیەک لە ڕەخنە ئاشکراکان کە سەرەنجامێکی نەگونجاویان هەبووە، لە لاپەڕەی مێژووی گەلاندا شتێکی دژوار نییە. سەرنجی یەکێک لەو نموونانە بدەن کە پێدەچێت هێشتا کەسانێک هەبن کە لە یادیان مابێت. بەسەرهاتی ڕەخنەی ڕۆزفڵت و لە دژوەستانەوەی بەڕێز تافت لە حیزبی کۆماریخواز کە کار گەیشتە بەگژیەکداچوونی ڕۆزفڵت و تافت و بووە هۆی ئەوەی کە دملن لە کۆشکی سپیدا جێگیر بێ، بەسەرهاتەکەم بەم جۆرە بوو کە بە کەنارگرتنی ڕۆزفڵت لە حیزبی کۆماریخواز، ئەوا بەڕێز تافت لەم حیزبەدا لەسەر کورسی دەسەڵات پاڵی دایە و ڕۆزفڵتیش بۆ ڕاوی شێر چوو بۆ ئەفریقا. هەزار و نۆ سەد و هەشت لە نەبوونی ڕۆزفڵتدا تافت کاروباری وڵاتی بەڕێوە دەبرد. بەڵام محافزکاربوونی ئەو بووە هۆی شڵەژانی بەڕێز ڕۆزفڵت. ڕۆزفڵت پاش گەڕانەوەی لە ئەفریقا بە توندی ڕەخنەی لە تافت گرت و مەحکومی کرد و هەوڵی دا بۆ جاری سێیەم پلەی سەرکۆماریی بگرێتە دەست خۆی. ڕۆزفڵت بە پێکهێنانی حیزبی موز و هەڵوەشاندنەوەی، OPQ، هەنگاوی نایە گۆڕەپانی هەڵبژارنەکانەوە. تافتیش هەروەها وەک هەڵبژاردەی کۆماریخوازەکان هاتە مەیدانەوە. ئەنجامی ڕەخنەکەی ڕۆزفڵت بۆ هۆی ئەوەی کە حیزبی کۆماریخواز تەنها لە دوو ویلایەتدا واتە ورمن و یوتاه توانی خۆی بنوێنێ وەک کۆنترین حیزبی ئەمریکا نەشیاوترین شکستی توش بوو لە مێژووی کاری ئەو حیزبەدا. لە بەرامبەر ئەو شکستیەدا ڕۆزفڵت تافتی بە تاوانبار دەزانی بەڵام ئایا تافتیش هەروا ئەم تاوانەی دەبردە سەر خۆی؟ نا تافت هەرگیز دانی بەودا نەنا کە تاوانبار بووە چونکە لە کاتێکدا کە فرمێسک لە چاوانیدا کۆبۆتەوە دەری بڕی تێناگەم چۆن دەمتوانی بێجگە لەمە کارێکی تر بکەم. من ناتوانم و نامەوێت داوەری بکەم کە هەق بە کامیان بوو، بەڵام تەنها دەتوانم ئەوە بڵێم کە ڕەخنەکانی تیۆدۆر ڕۆزفڵت نەیتوانی تافت ڕازی بکات و تەنها کاریگەرییەکی ئەوە بوو کە تافت هەوڵی دا بۆ پاساوی کارەکەی خۆی بە چاوی فرمێسکاوی چەندەها جار ئەم ڕستەیە دووبارە بکاتەوە. بەڕێزان پێدەچێت کەسانێک هەبن کە بەسەرهاتی کۆمپانیای نەوتی ئیسپاندال تیپوتی دووەمیان لەیاد نەکردبێت، بەهەرحاڵ ئەگەریش کەسانێک لەبیریان کردبێت وەبیرهێنانەوەی کارێکی بێجێ نییە. ئیسکاندال بۆ هۆی ئەوەی کە ڕۆژنامەکانی ئەو کاتە بە ماندوویی نەناسانە چەندەها مەقالەی توندوتیژ و پڕ لە توڕەیی بنووسن و ڕووداوەکە بە جۆرێکی وەها گەرم و گۆڕبەیان بکەن کە میللەت بوروژێنێت و بیانشڵەژێنێ، تا ئەو کاتەی هیچ کەسێک ئەوەی لە یاد نەبوو کە ڕووداوێکی هاوشێوەی ئەو لە ژیانی خەڵکی ئەمریکا ڕووی دابێ. بەسەرهاتی ئیسکاندال بە ڕوونی و بێ پەردە بەم جۆرەی لای خوارەوە ڕووی دا. ئەلبێرت فال، وەزیری وڵاتی کابینەکەی هاردینگ ڕاسپێررا بوو کە کۆبارەکانی نەوتی ناوچەی ئەلکبیل وتی پوت دووم کە هی دەوڵەت بوو بە کرێ بدا. ئەم کۆبارە نەوتییانە بە مەبەستی سوودوەرگرتنی هێزی دەریایی لە داهاتوودا تایبەت کرابوون. فال کە وەزیری وڵات بوو هیچ کارێکی لە ڕێگای موزایەدەی ئەو بابەتەوە ئەنجام نەدا. ئەو گرێبەستێکی پڕبەهای لەمەڕ ئەم کۆبارە نەوتییانە لەگەڵ ئیدوارد دوهنی هاوڕێیدا واژۆ کرد. دوهنی هەروەها لە بەرامبەریدا بڕی سەد هەزار دۆلاری وەک قەرز بە فال پێشکەش کرد. فال دەستووری بۆ سەربازەکانی هێزی دەریایی وڵاتەیەکگرتووەکان دەرکرد کە بچنە ناوچەی سەرچاوەکان و ئەو ڕەقیبانەی کە لە ڕێی چاڵەکانیانەوە لە کۆبارەکانی ئەلکهیل نەوت دەردەهێنن، وەدەربنێن. سەرەنجام کاتێک ئەو خەڵکانە بە زەبری سەرە نێزە و تۆپ لەو جێگایانە دەرکران، هێرشیان بردە سەر دادگاکان تا پەردە لەسەر ئەو هەلقۆستنەوە نایاساییە لابدەن. سەرەنجامی کار ئابڕوچوون بوو. ئابڕوو چوونێکی وەها کە حکوومەتەکەی هاردینگی خستە لەرزەوە و تێکڕا قێزیان لێ دەهاتەوە. پێگەی حیزبی کۆماری خواست کەوتە مەترسێوە و ئەلبێرت فال لە پشتی میلەکانی زیندانەوە جێی بۆ خۆش کرا. فال بە شێوەیەکی زۆر خراپ مەحکووم کرا کە هاوشێوەی نەبوو، ئایا ئەو لە کارەکەی خۆی پەشیمان بۆوە؟ هەرگیز ساڵها پاشەوە، هەربەرت هوور لە میانەی وتارێکیدا دەریبڕی مەرگی هاردرینگ بەهۆی ناڕەحەتی فیکری و شڵەژانی ڕۆحییەوە لە ئەنجامی خیانەتی هاوڕێکەیەوە هاتە بەرهەم کاتێک کە هاوسەرەکەی فال ئەم وتارەی بیست لەسەر کورسیەکە هەستا و زار زار گیریا و لە کاتێکدا دەستە نوقاوەکانی لە هەوادا وەردەچەرخاند نەفرینی لە چارەنووسی خۆی دەکرد و هاواری دەکرد، چی دەبیستم؟ فال خیانەتی لە هاردینگ کردووە؟ نەخێر، مێردی من هەرگیز خیانەتی نەکردووە. ئەگەر هەموو ئەم خانووە پڕ بێت لە ئاڵتوون، مێردی من هەرگیز هەڵە ناکا. ئەو کەسەی کە خیانەتی لێ کراوە و بەرەو سێدارە براوە و هەڵواسراوە، ئەوە مێردەکەی منە. تێبینی دەکەن کە سرووشتی مرۆڤ لە بەرامبەر کاری خۆیەوە بەم جۆرەیە. تاوانبار بێجگە لە خۆی هەمووی بە تاوانبار لە قەڵەم دەدا، ئەمەش سروشتی هەموومانە، هەربۆیە دووپاتی دەکەمەوە من و ئێوە کاتێک ئارەزوو دەکەین ڕەخنە لە کەسێک بگرین دەبێت ئەلکاپن کرولی دوو دەمانچەی ئەلبێرت و فالمان لە یاددا هەبێ، با ئەم حاڵەتەتان وەبیر بێنمەوە کە ڕەخنە وەکوو کۆتری ماڵی وەهایە، کە دەگەڕێتەوە بۆ ماڵەوە. بەڵێ کۆترە دەستەمۆکان هەمیشە دەگەڕێنەوە بۆ ماڵەوە. ئازیزان ڕێم پێبدەن با ئاماژە بەو خاڵەش بکەم کە کاتێک دەمانەوێت کەسێک چاک یاخود مەحکوم بکەین ئەوا مومکینە هەندێک بەڵگە بۆ بێتاوان بوونی خۆی بێنێتەوە و لەبەرامبەردا ئێمە تاوانبار بکات و یاخود وەکو تافتی میهرەبان بڵێ تێناگەم چۆن دەمتوانی بێجگە لەمە کارێکی تر بکەم. بەیانی ڕۆژی شەممە یانزەی ئەپریلی هەزار و هەشت سەد و شەست و پێنج. ئابراهام لینکۆڵن لە ژووری خەوی یەکێک لە هۆتێلە هەرزانەکانی ڕەبەری ئەو شەقامەی کە شانۆی فۆردی لەخۆگرتبوو کەوتە بەرزەبری گوللەیەکی دەمانچە و باڵا درێژەکەی کەوت بەسەر ئەو تەختی نووستنەدا کە بۆی کورتبوو. وێنەیەکی بێ بەها لە تابلۆی بەناوبانگی ڕوزا بونور واتە تابلۆی ئەسپ لە بازاڕدا بەسەر تەختی نووستنەکەیەوە دەبینرا و نووری زەرد و لەرزۆکی بڵێسەیەکی گاز ژوورەکەی ڕووناک کردبۆوە هەر لە هەمان کاتدا لینکۆڵین گیانی دەسپارد. وەزیری جەنگی ئەو، ئێستانتن قەریک بوو دەیگوت، کامڵترین فەرمانڕەوایەک کە تا ئێستا دونیا بە خۆوەی بینیوە لێرەدا خەوتووە. ئێستانتن لەو حاڵەدا بە دەست ئاماژەی بۆ شوێنی کوژرانی لینکۆڵن دەکرد. بە ڕاست نهێنی سەرکەوتنی لینکۆڵن لە هەڵسوکەوتی لەگەڵ خەڵکان چی بوو؟ منم بۆ ماوەی دە ساڵ دەربارەی ژیانی لینکۆڵین لێکۆڵینەوەم کردووە و سێ ساڵی تەواو لە کاتم سەرفی نووسین و پێداچوونەوەی کتێبێک کردووە بە ناوی، لێنکۆڵینی نەناسراو، وادەزانم تا ئەو جێگەی کە توانیومە لە وردەکاری پەیوەست بە کەسایەتی و ژیانی خێزانی لینکۆڵین کۆڵیومەتەوە. خوێندنەوەی تایبەتیم لە ناسینی شێوازی ئاکار و ڕەفتاری لینکۆڵین هەبووە لە مەڕ خەڵکاندا. ئایا ئەو ڕەخنەی دەگرت؟ بەڵێ. بەڵێ، ئەو ئەم کارەی دەکرد. ئەو لە ڕۆژەکانی لاوێتیدا لە شیوی، پیجن کریک، ئەندیانادا نەک تەنها ڕەخنەی زارەکی بەڵکو نامە، وتار و شیعرێکی هەروەها دەنووسی، لەو بابەتانەیدا کەسانێکی دەخستە بەر گاڵتە و پلار، ئەو نامەکانی لەو شەقامانەدا فڕێ دەدا کە دەیزانی کەسانی مەبەست بەوێدا تێپەڕ دەبن. لە یەکێک لەم نامانەدا وەها توڕەی و هەڵچوونێکی هێنایە دی کە لە هەموو تەمەنیدا بەو جۆرە مایەوە. لینکۆڵن پاش ئەوەی کە لە سپرینگفیلد، ئیلینۆی، بە شێوەیەکی ڕەسمی دەستی کرد بە کاری پارێزەری بە ئاشکرا لە نامە کراوەکانیدا لە ڕۆژنامەکاندا چاپی دەکردن، هێرشی دەکردە سەر نەیارەکانی خۆی. بەڵام ئەو نەک تەنها جارێک، بەڵکو چەندەها جار ئەمەی دووبارە دەکردەوە. لە پاییزی ساڵی هەزار و هەشت سەد و چل و دوو دا، لینکۆڵن لەگەڵ سیاسەتمەدارێکی خۆویست و شەڕکەرێکی ئێرلەندیدا دەستەویەخە بوو. لینکۆڵن لە نامەکەیدا کە بە خامەی کەسێکی نەناسراو لە، سپرینگفیلد ژورنال، دا چاپی دەکرد، ئێرلەندی ناوبراوی کردە گاڵتەجاڕ. خەڵکی شار پاش خوێندنەوەی نامەکەی لینکۆڵن لە تاو پێکەنین خۆیان پێنەدەگیرا. شیلدز کە پیاوێکی هەستیار و لەخۆبایی و تووڕە بوو، ئەو کە بۆی دەرکەوتبوو کە نامەکە چێ نووسیوێتی بە سواری ئەسپێکەوە بەرەو لای لینکۆڵن ڕۆیشت و بانگهێشتی کرد بۆ دوئل یاری دەمانچە. لینکۆڵن حەزی نەکرد یاری دوئل بکات، ئەو دژی دوئل بوو، بەڵام نەیدەتوانی لە دەست شەڕی خۆی دەرباز بکات و لە هەمان کاتیشدا کەسایەتی پارێزراو بێت، ڕێی پێدرابوو هەر جۆرە دەمانچەیەکی دەوێت هەڵیبژێرێ. چونکە دەستەکانی درێژ بوون، ئەو شمشێرە پانەکانی ئەسپسواری هەڵبژارد و ماوەیەک لە وست پونیت خەریکی فێربوونی شمشێربازی بوو. لە ڕۆژی ژواندا ئەو وەک شیلدز لە کەناری ڕووباری میسی سی پی دا بەرەو ڕووی بوونەوە لە بۆ شەڕکردن تا ئاخر هەناسە ئامادە بوون بەڵام لە کۆتا ساتەکاندا خەڵک خۆیان تێهەڵقورتاند و نەیانهێشت دوئلەکە ئەنجام بدەن. ئەم ڕووداوە یەکێک بوو لە خراپترین پێشهاتەکانی ژیانی لینکۆڵن. ئەم ڕووداوە ئەزموونێکی گرانبەهای لە بواری هونەری مامەڵەکردن لەگەڵ خەڵکاندا پێبەخشی. ئەو چیدی نامەی نەشیاو و تەهین ئامێزی بۆ کەس نەنووسی. چیدی کەسی گاڵتەجاڕ نەکرد و لەو ڕۆژە بەدواوە ئەو چیدی لە کەس و لە هیچ بوارێکدا ڕەخنەی نەگرت. لە میانەی شەڕی ناوخۆدا لینکۆڵن جار و بار ژەنڕاڵێکی نوێی هەڵدەبژارد و ئەوی لە پلەی یەکەمی ئەرتەشی پوتوماکدا دادەنا. هەریەک لەوانە واتە مککلیلان، پووپ، برنتساید، هرکومیت، کۆمەڵە هەڵەیەکی نەشیاویان دەکرد و لینکۆڵن لە حاڵێکدا کە لە نائومێدیدا ڕۆچووبوو لە ژوورەکەدا پیاسەی دەکرد. نیوەی دانیشتوانی ئەمریکا ئەم ژەنڕاڵە بێ توانایەیان مەحکووم دەکرد، بەڵام لینکۆڵن، بە هوتافی خراپەخوازی لەمەڕ هیچ کەس و چاکەکردن لەگەڵ هەمووان، هێمنی خۆی دەپاراست، یەکێک لەو قسانەی کە زۆر دەیوتەوە ئەمە بوو، داوەری مەکە تا دەربارەی تۆ داوەری نەکەین. لە کاتێکدا هاوسەرەکەی لینکۆڵن و کەسانی تر دەربارەی خەڵکی باشووری ئەمریکا بە تووڕەیی و پلارەوە قسەیان دەکرد، لینکۆڵن وەڵامی دەدایەوە، لوان ڕەخنە مەگرن، ئەوان هەر ئەوانەن کە ئێمە لەو بارودۆخە هاوشێوەیان بووین. لەگەڵ ئەمەشدا ئەگەر کەسێک لەبارەیەکەوە بکەوتایەتە ڕەخنەگرتنەوە ئەو کەسە خودی لنکۆڵن دەبوو. با لەم بارەیەوە نموونەیەک بهێنینەوە. ئازیزانم سەرتان نەهێشێنم شەڕی گتوبۆرگ لە ماوەی سێ ڕۆژدا سەرەتای مانگی جۆنی هەزار و هەشت سەد و شەست و چوار ڕوویدا لە شەو ڕۆژی چوارەمی جووندا لی دەستی کرد بە کشانەوە بەرەو باکوور لە کاتێکدا هەورە تۆفانیەکان سەرزەویەکانیان بە سێڵاو تێراو کردبوو. کاتێک کە لی کەوتبووە تەڵەوە نەیدەتوانی دەرباز بێت لینکۆڵن پەی بەو ڕاستیە بردبوو ئەمە هەلێکی زێڕین بوو هەلی گاڵتەجاڕکردنی سوپای لی و کۆتایی هێنانی خێرای جەنگ هەر بۆیە لینکۆڵن بە ئومێدێکی فراوانەوە دەستوری بە میت دا کە شورای سەربازی پێک نەهێنێ و دەست بەجێ هێرش بەرێتە سەر لی لینکۆڵن دەستەکەی خۆی بە تەلەگراف نارد و نێرراوێکی تایبەتیشی ناردە لای مید و داواکاری دەست بەجێی لێکرد. بەڵام ژەنڕاڵ مید چی کرد؟ ئەو پێچەوانەی دەستوورەکەی لینکۆڵن کاری دەکرد. ئەو فەرمانی دا شووڕای سەربازییان پێکهێنا و لە ئەنجامی کاردا کەمێک درەنگی کرد و هێرشەکەی دەخستە ئەمڕۆ و بەیانی و لەڕێی تەلەگرافەوە چەندەها بەهانەی جۆراوجۆری بۆ هێرش نەکردنەکەی هێنایەوە. ئەو بە ئاشکرا بەبێ هیچ تێبینییەک لە هێرش بۆ سەر لی سەرپێچی کرد. تا ئەوەی ئاوی ڕووبارەکە نیشتەوە، وەلی بە هێزەکانیەوە لە پەتوماک پەڕیەوە. لینکۆڵن توڕە بوو بە کوڕەکەی کە ناوی ڕابیرت بوو، وت، مانای ئەمە چییە؟ خوای گەورە، مانای ئەم کارە چییە؟ ئێمە ئەوانمان لە چنگ دابوو، تەنها ئەوەندەی دەویست دەستیان بۆ درێژ بکەین و ئەوانە دەبوونە هی ئێمە. لەگەڵ ئەوەشدا هەر کارێکم کرد و هەر قسەیەکم دەکرد سوپاکە بجوڵێنێ. لە وەها بارودۆخێکدا هەر جەنراڵێک دەیتوانی لی شکست بدات، تەنانەت ئەگەر من دەچوومە ئەوێ دەمتوانی بەر قامچی بدەم. لینکۆڵن کە دڵی شکا بوو لە حاڵەتی نائومێدی و ساربوونەوەدا قەڵەمەکەی گرتە دەستی و نامەیەکی بۆ ژەنراڵ مید نووسی. دەبێ ئەوەش بزانین کە لەم سەردەمەدا لینکۆڵن زۆر محافیزکار بوو لە قسەکانیدا زۆر بە ئاگا بوو، بەم پێیە نووسینی ئەم نامەی ژێرەوە لە لای لینکۆڵن لە ساڵی هەزار و هەشت سەد و شەست دا بەڵگەیە لە سەر ئەوە کە ئەو خراپترین لێپرسینەوەی لەگەڵ لیدا هەبووە. ژەنراڵی ئازیز، وا دەزانم لە گەورەیی ئەو بەدبەختییە گەیشتبیت کە لە ئاکامی دەربازبوونی لییەوە تووشمان هات. ئەو لە چنگی ئێمەدا بوو، ئەگەر ئێمە هێرشمان دەکرد، ئەو سەرکەوتنانەی کە بەم دواییە بەدەستمان هێنابوو کامڵتر دەبوو، جەنگ کۆتایی پێ دەهات. ئێستا کە بارودۆخەکە بەم شێوەیەی لێ هاتووە، ئەوا شەڕ تا کاتێکی نادیار بەردەوام دەبێ. ئەگەر ئێوە نەتان دەتوانی بە خەیاڵێکی ڕەحەت و بەبێ هەست بە مەترسی کردن ڕۆژی دووشەممەی ڕابردوو هێرش بکەنە سەر لی، ئەی ئێستا چۆن دەتوانن لە باشووری ڕووبارەکە هەستن بە کارێکی لەم جۆرە، لە کاتێکدا تەنها ژمارەیەکی کەم لە سەربازەکانت کە سێ سەد و هەشتا و دوو سەربازی پێشوون لە بەردەستت دا ماوە؟ ئێستا ئومێدەوار بوون شتی عاقڵانە نییە و منیش چاوەڕێی ئەوە نیم کە لە وەها کاتێکدا هەوڵی ئێوە کاریگەر بێ. هەلی زێڕینتان لەدەست داوە و لەوەی کە وەها هەلێکتان لەدەست داوە لەو پەڕی پەژارە و بێتاقەتی و دەستەوستانیدا. وادەزانن کاتێک کە میت نامەکەی سەرەوەی خوێندەوە چیی کرد. هەرگیز ئەم نامەی نەبینی چونکە لینکۆڵن ئەو نامەی بۆ نەناردبوو. نامەی ناوبراویش پاش مەرگی لینکۆڵن لەنێوان پاشماوەی بەڵگەنامە و کاغەزەکانیدا دۆزییەوە. گومان دەبەم ئەمەش تەنها گومانە کە پاش نووسینی نامەی سەرەوە لە پەنجەرەکەوە سەیری دەرەوەی کرد و لەبەر خۆیەوە وتی، دەبێت کەمێک ئەندێشە بکەم، من نابێت ئەوەندە پەلە بکەم. بۆ من زۆر ئاسانە کە لە شوێنێکی هێمن و بێ قڕی وەک کۆشکی سپیدا دابنیشم و بەسەر میتدا دەستوور بکەم کە هێرش بکا، بەڵام ئەگەر من هەفتەی ڕابردوو لەبری ئەو لە گیتوبورگ دابوومایە و بەقەدەر میت ئەو خوێنانەم دەدی کە دەڕژا و ئەو هات و هاوارەی بریندارەکانم گوێ لێ دەبوو، ئەوا منیش وەک ئەو مەیلێکی ئەوتۆم بۆ هێرش بردن تیایدا نەدەما، ئەگەر هاوشێوەی میت لاو بوومایە، لەوە دەچێت هەمان کارم بکردایە کە ئەو ئەنجامی دا. بەهەرحاڵ ئێستا کارەکەی هەرچی بووە کراوە و، ئەگەر ئێستا لەم نامەی بۆ دەنێرم تەنها لەبەر ئەوەیە کەمێک خۆشی دڵم بدەمۆ بەڵام دەبێتە هۆی ئەوەی کە ژەنڕاڵ میت هان بدا تا بۆ کارەکەی پاساو بێنێتەوە ئەم کارە دەبێتە هۆی ئەوەی کە ئەو من مەحکوم بکات و سەرەنجام بە سەختی دەڕەنجێت و چیدی وەک فەرماندەیەکی سەربازی کەڵکی نامێنێت و دەبێت ناچار بکرێت تا لە سوپا واز بێنێ. بەڕێزان هەر بۆیە بەو جۆرەی کە پێشتر وتم لینکۆڵن نامەکەی خستە لاوە چونکە ئەو بە کاریگەری ئەو ئەزموونە تاڵانەی کە پێشتر هەیبوو بۆی دەرکەوتبوو ڕەخنە و سەرزەنشتی توند هیچ سوودێکی نابێ تیۆدۆر ڕۆسفڵت دەریبڕی لە کاتێکدا ئەو سەرۆک کۆمار بوو هەر کاتێک ڕووبەڕووی کێشەیەکی سەخت دەبوو زۆر بە ئاساییش لەسەر کورسیەکەی پاڵی دەدایەوە سەیری ئەو وێنە گەورەیەی لینکۆڵنی دەکرد کە لەسەرەوەی مێزەکەیدا هەڵواسرابوو لە کۆشکی سپی لەبەر خۆیەوە دەیوت ئەگەر لینکۆڵن لە جێی من دەبوو چی دەکرد و ئەم کێشەیەی چۆن چارەسەر دەکرد؟ کەواتە بهێڵن هەر کاتێک جارێکی تر ویستمان بەیەکێکەوە بدەین، سەرەتا دراوێکی پێنج دۆلاری لە گیرفانی خۆمان دەربکەین و سەیرێکی وێنەکەی لینکۆڵن بکەین و لە خۆمان بپرسین، ئەگەر ئەم کێشەیە ڕوویکردە لینکۆڵن، ئەو چۆن ئەم کێشەیە یەکلایی دەکردەوە؟ ئایا ئێوە کەسێک دەناسن کە ئارەزووی چاککردن و ئامۆژگاری بکەن؟ زۆر باشە ئەمە هەستێکی باڵایە منیش لایەنگری ئێوەم بەڵام بۆ لە خۆتانەوە دەست پێ ناکەن لە لایەنی خۆشەویستیەوە ئەم کارە زۆر باشترە لە هەوڵی چاکردنی خەڵکانی تر بەڵێ بەسوودتریشە زۆریش کەم مەترسی ترە براونیک دەڵێت کاتێک کە شەڕی مرۆڤ لە ناخی خۆیەوە دەست پێ دەکات ئەو خاوەنی توانستێکە پێدەچێت بۆ چاککردنی دەروونی خۆی لە ئێستاوە تا کریسمس کاتی پێویست بێ. دوای ئەوەش دەتوانن لە کاتەکانی پێشوودا پشوو بدەن و ساڵانی نوێ سەرفی باشکردن و ئامۆژگاری و ڕەخنە بۆ خەڵکان بکەن. بەڵام وا چاکترە سەرەتا خۆتان کامڵ بکەن. کۆنفۆسیۆس دەڵێت، لە کاتێکدا بەردەمی خانووەکەی خۆت پیس و پڕ بەفرە، نابێت گلەیی لە بەفری سەربانی دراوسێکەت بکەیت. کاتێک کە هێشتا لاو بووم و سەخت تێدەکۆشام کەسانی تر بخەمە ژێر کاریگەری و نفوزی خۆمەوە نامەیەکم نووسی بۆ ڕیچار هاردینگ دیۆس کە لەو کاتەدا لە ئاسمانی ئەدەبیاتی ئەمریکادا وەک ئەستێرەیەکی درەوشاوە وەها بوو من لەو کاتەدا خەریکی ئامادەکردنی وتارێک بووم بۆ گۆڤارێک پەیوەست بوو بەو نووسەرانەوە من هەندێک پرسیارم ئاراستەی دیۆس کرد دەربارەی شێواز و ڕێچکەی ئەو لە کاری نووسیندا. چەند هەفتە لەمەوبەر نامەیەکم لە کەسێکەوە بەدەست گەیشتبوو کە لە ژێرەکەیدا نووسراوە بەڵام نەخوێنراوەتەوە. زۆر کەوتمە ژێر کاریگەری ئەم ڕستەیەوە و وەهام بۆ دەرکەوت کە نووسەری ئەم نووسینە دەبێت کەسێکی زۆر گرنگ و سەرقاڵ بێ. من هیچ کات گرفتار نەبووم بەڵام دەمویست ڕیچارد بخەمە ژێر کاریگەرییەوە، هەر بۆیە نامەکەی خۆم بەم ڕستانە کۆتایی پێهێنا، نووسرا بەس نەخوێنرایەوە. دەیویست هیچ وەختێک بە خۆی نەدات کە وەڵامی نامەکەم بداتەوە تەنها نامەیەکی بۆ ناردمەوە و لە ژێریدا ئەم نووسینەی بۆ زیاد کرد، سەرووتر لەم بێ ئەدەبییە، بێ ئەدەبییەکەی خودی تۆیە. ڕاستی دەوت، من هەڵەم کردبوو، پێ دەچوو شیاوی ئەو سەرزەنشتەی ئەو بووم کە ئاراستەی منی کرد، بەڵام لەبەرئەوەی خاوەنی سرووشت و بونیادی مرۆڤێک بووم، زۆر ناڕەحەت بووم و ئەم سەرزەنشتە بە ڕادەیەک بەلامەوە گران بوو کە کاتێک پاش دە ساڵ لە مردنی ڕیچار هاردینگ بە ئاگا بووم تاکە بیرێک کە لە مێشکمدا مابۆوە ئەم بابەتە بە شەرمەزارییەوە دەڵێم و بیرهێنانەوەی ئەم بیرەوەرییە بوو کە دیوس هەستی بریندار کردم. ئەگەر من و ئێوە بمانەوێ بەیانی کەسێک بڕەنجێنین، ئەم ڕەنجاندنە مومچینە دەیان ساڵ بمێنێتەوە تا دەمی مەرگ لە بەین نەچێت. ئەوەندە بەسە کە ئێوە ڕەخنەیەکی گاڵتەجاڕیانە ئاراستە بکەن و ئەگەرچی بێگومان دەبن کە ئێوە لەسەر حەق بن، بەڵام پێدەچێت بۆ ماوەیەکی زۆر بەرامبەرەکەتان لە خۆ بڕەنجێنن. لە کاتی هەڵسوکەوت لەگەڵ خەڵکدا دەبێت ئەوەمان لە یاد نەچێت کە کاروبارمان لەگەڵ کەسانێکدا نییە کە لە مەنتیق بگەن، بەڵکو لەگەڵ کەسانێکدا مامەڵە دەکەین کە خاوەنی هەستن، بوونەوەرانێکن کە خاوەنی دەمارگیری و باوەڕی بێ بەڵگەن و بزوێنەریان غرور و خۆپەسەندییە. ڕەخنە پشکۆیەکی ترسناکە، پشکۆیەک کە مومکینە لە کۆگەی باروتی غروردا تەقینەوەیەک بخاتەوە، تەقینەوەیەکی وەها کە بۆی هەیە بێتە هۆکاری تێکشکان، بۆ نموونە، ژەنڕاڵ ئۆناردو کەوتە بەر ڕەخنە و ڕێنماییان پێ نەدا لەگەڵ سوپادا بچێتە فەڕەنسا. مومکینە ئەم دەستورە بە جۆرێک لە زەوقی دابێ کە لە کاریگەری ئەو حاڵەتەوە مردبێ. ڕەخنەی تاڵ و ڕوخێنەر بوو بە هۆی ئەوەی کە تۆماس هەستیار و زود ڕەنج و هەست ناسک کە یەکێک بوو لە چاکترین ڕۆماننوسەکانی ئەدەبی ئینگلیزی واز لە ڕۆمان نوسین بێنێ. ڕەخنە تۆماس چاترتونی ئینگلیزی بەرەو خودکوژی برد. بنیامین فرانکلین کە لە ڕۆژگاری لاوێتیدا نەزانکار و هەڵەشە بوو، پاشان بە ڕادەیەک هەستیار و لە ئاکار و کرداریدا لەگەڵ خەڵک بە جۆرێکی لێهات بوو کە ئەویان وەک سەفیری گەورەی ئەمریکا ڕەوانەی فەڕەنسە کرد. نهێنی سەرکەوتنی ئەو لە چیدا بوو؟ ئەو وتی، من خراپەی هیچ کەسێک ناڵێم و بەردەوام باشەکانیان دەڵێمەوە. هەر گەمژەیەک دەتوانێ بە ڕەخنە و گلەیی خەڵکانی تر مەحکووم بکات و زۆربەی گەمژەکان ئەم کارە دەکەن. کارلایل مید دەڵێت، پیاوێکی گەورە، گەورەیی خۆی لە شێوازی ئاکار و ڕەفتاریدا لەگەڵ بێدەسەڵاتان وەدەر دەخا. لە بری مەحکوم کردنی کەسەکان با جوان بیان ناسین با وەدەری خەین بۆچی شێوەی ڕەفتاریان وەهایە و جۆرێکی تر نیە ئەم کارە بەسود ترە لە ڕەخنە گرتن ئەم کارە سەرچاوەی هاودەردیە ئاسانکاری و میهرەبانیە هەموان ناسین لە پلەی هەموان بەخشینە بە هەمان شێوە کە دکتۆر جانسن وتویەتی تەنانەت خوای گەورەش دەست ناکات بە داوەری مەگەر ئەوەی کە مرۆڤ تەمەنی خۆی بگەیەنێتە کۆتایی. کەواتە بۆچی من و ئێوە بگەینە وەها کارێک؟ ئەم کتێبە پێشکەش دەکەم بە هاوڕێی خۆشەویستم هۆمر کرای کە پێویستی بە خوێندنەوەی نییە. دیل کارنگی.